ئەوانەن کە داوای ڕوقیە لە کەس ناکەن ڕوقیە چییە ناچنە لای کەس بڵێ دەی دوعای چم بۆ بکە دوعای شیفام بۆ بکە ولا يتطيرون رشبين نين رشبين نين باڵندەیەک ببینێ بخوێنێت ئەها وەڵا نابێ بەو لای نابێ ئەمڕۆ سەفەر کەم دە پژمێت پژمەیەکی هێنا بەخوا ئەمڕۆ ئەوە سەبری هێنا نابێ ئەم ئیشە بکەم یان بۆ نمونە یانی شتیان شت زۆرە ئەمڕۆ چوارشەمەیە بە کەڵک نایە ئەمڕۆ هەر نابێت سەفەر لە چوارشەماندا زۆر خراپە ئەم ڕەشبینانە ئەمانە حیسابیان لەسرە بەڵام ئەوانەی کە دەچنە بەهشتەوە بەبێ حیساب ڕەشبین نین سێهەمیان وەلا یەکتەون سووتان بەکار ناهێنن کە جۆرێکە لە عیلاج یعنی جاران هەبوو ئێستاش هەیە بەڵام کەمتر لە ڕێژەی جاران کە نەخۆشیەک هەبووە جاران مەتەلەن هاتون پشکۆیەکی ئاگریان لەسەر ئەو شوێنەداناوە لەسەر لاشەی تا پشکۆیەکە دامرکاوەتەوە لەسەر لاشەی بۆ عیلاج ئەوەش ناکەن وعلى ربهم يتوکلون تەوکلی تەواویان لەسەر خوایە نەک تەوەکولی لەسەرەوە بێ ئەها وەڵا باڵندەیەک بەلایەکدا فڕی یا کەسێک پژمی یا تەوەکولی لەسەر شتێکی تر بێت تەوەکولیان لەسەر خی گەورەیە خی گەورە هیداەتمەدا لەو کەسانە بین کە تەوەکولیان تەنها لەسەر خی پرۆتگارە ئەو حەدیسەی کە باسی ئەجری کەسێک دەکات کە لە دوای نوێژ دەمێنێتەوە نوێژی بەیانی تا نوێژی چێشتەنگاو ئایا ئەو کەسە ئەبێ لە نوێژ لە شوێنی خۆی نەجوڵێت نەخێر مهم تۆ لە مسللاکەی خۆت لە مزگەوتەکەی خۆتی ئەگەر هەڵسی بچیتە ئەو سەر ئەو سەریش هەر کێشەی نیە انشاءڵە مهم بمێنیتەوە و خەریکی تاعەت و زیکر و عیبادت بیت انشاءڵە هیچ زەرری نییە هەڵسانەوە لە ڕکەعات چۆنە ئایا ئەو حەدیسە صحیحە کە دەڵێ بە شێوەی هەویر شێلان بێت ئەو حەدیسە قسەی لەسرە براکەم لای هەندێک لە عولەما ئەوە نی هەندێک لە زاناکانتان دەڵێن فلانە شتە سونەتە و زانایەکی دیکە دەڵێ ئەو شتە بیدعەیە کە هەمان شتە کە زانای یەکەم و تویەتی من نازانم زانایەکی سەلەفی نەم بیستوە زانایەکی سەلەفی بڵێ مۆسیقا حەڵاڵە ئەبدەن نییە هیچ زانایەکی سەلەفی نییە لەسەر ڕووی زەوی بڵێ مۆسیقا حەڵاڵە هەر هەمووی متفق لەسەر ئەوەی کە مۆسیقا حرامە و بەڵگەی حەدیثی صحیحشی لەسەر براکانم ئەمما کە مەبەست شتی تر بێ نازانم نمونەی نهێناوە برایە کە نمونەی هێنا بە باشتر بوو خلاف لە هەندێ فەتاوادا هەبێ ئەوە شتێکی ئاساییە براکانم لە بینی ئیمام مححمد و ئیمام مالک و ئیمام ابو حەنیفە و ئیمام شافعی و سوفیان و غیری ئەوان تەماشا دەکەین لە هەندێ مەسائلدا خلاف هەیە ئەوەش بۆچی لەوانەیە حەدیثێک بەو گەیش پێ بەو نەگەیش پێ یا ئەو بە صحی زانێ بێ ئەو بە صحی نەزانی بێ یا ئەو بەشێوازێ تێگەیشت پێ ئەو بەشێوازێ تێگەیشت پێ ئەمە شتێکی ئاساییە براکانم بەڵام دەبێ ئەوە بزانین کە دین زۆر لەوە گەورەترە کە وا بزانین تەنها ئەو چەند شتەیە کە خلافی لەسرە لە ئەسڵی تەوحیدەکە خلافمان نییە لە ئەسڵی سنەدا خلافمان نییە لە حەڵال و حەڕامدا سپاس بەخوای گەورە جملەتەن خلافمان نییە ئەمما دێتەوە سەر چەند مەسلەیەکی کەم زۆر زۆر زۆر زۆر ئایا بەیعی تەقسیط ئایا حەڵاڵە یا حەڕامە شت بە قسط بفرۆشی حەڵاڵە یا حەڕامە هەندێک زانە دەڵێ حەڵاڵە هەند دەڵ حەرامە ئێوە کەی مشکلەیەکی گەورەیە مشکلەیەکی گەورە نییە مادام فتوای زاناین لەسەر ئەویان وەرگیان ئەویان وەرگری کێشەیەکت نییە انشاءالله تعالی تۆ بێ شەیتان وەسەسەت بۆ دروستکە ئەها والله علماء خلافیان هەیە کەواتە ئەم دینە تەفرەقەی تێدایە کەواتە وربرام دینە زۆر مەزن و گەورەیە حمدللە هەمووشی متفقین و کێشەش نییە و مەسلەیەکی ئاوایە ئەسڵەن تۆ لەوانەیە تەقسیت هەر نەشکەیت تێگەیشتی کە کە دەشیکەی بە هەر کام لە فتوواکان بکەی هەر کێشەت نییە انشاءله بۆیە شەیتان دەرگای بۆ مەکەوە بێ وەسوسەت بۆ دروستکەوە بزانی ئەم دینی عنی خلاف ئەمە دائیمەن دژمنانی دینی خوا دێن خلافە بچووکەکان گەورە دەکەنەوە زەقی دەکەنەوە بۆی شوبهە بکەنە دڵی مسلمانانەوە دەنا ئەسڵی دینی ئیسلام تەوحیدە، ئەسڵی دینی ئیسلام سوننەتە، ڕێگای ڕاستە، ئەخلاقی جوانە، ڕەوشتی جوانە، ئیحسانە، چاکەکارییە، نوێژە، زەکاتە، صیامە، یعنی شتی جوانە لە ئیسلامدا الحمدلله لە هەندێ مەسائلدا خلافێکی فقهی اجتهادیە هیچ لە مەسەلەکە ناگۆڕێ وبارك الله فيكم والسلام عليكم ورحمة الله وبركاته